کاسێتی هەشتەم لە دیوانی قانیا لە کۆکردنەوەی بورهان قانیا دیوی دووەم لە لاپەڕە 1970. خۆت بناسە لە ئەمڕۆ لازمە هەر کەس بزانێ خۆی کە کوڕ کێیە یەقین هەر کەس نەژادی خۆی نەناسی بێ سەر و پێیە کوڕی بێ ئەسڵ وا چاکە بە چەشنی گورگی ناو گەلە دەری کەی با وەتەن چۆڵ کا نیشانەی زۆڵیەتی پێیە برایی ئیشێ زۆر چاکە دەخیلت بم بە جێی بێنە. ئەلف چۆن ڕاستە ئازادە ئەی باری هەیە تێیە. بەوەڵڵا کاکە بۆ تۆمە ئەگەر نا من حەقم چی بوو بڵێم لادە لە ستلە ئەو شاخە وەرە لێرۆ بڕۆ ڕێیە بە ناحەق باخەوان کەی خزمەتی داری نەناسی کرد هەتا مەعلوم نەبوو ئایا زەقومە یاخو هەرمێیە نەڵێی بەخوا بە گوێی ناکەم وتاری گشتی بێ سوودە هەتا مەعلووم نەبێ ئایا کە ئەم شێخ قانعە کێیە. پێنج خشتەکی لەسەر شاری فەریق برا ئەزانم دەستت بەتاڵە دڵت پڕ لە خەم ماڵ و مناڵە بیرت هەر لە لای زەڕات و گاڵە قانع بە ڕاستی مەیکە بە گاڵە لە داخی خووە حاڵم بێ حاڵە هەر خۆی خوایە هەرچی کە ئەیکا بە هەر کەس بەشێ زۆر یا کەم ئەدا هیچ عەیب ناگیرێ لە کاری خووە عالەمی خولقان ڕزقیان ئەدا بۆ هێندێک مەنێ ڕزقی یەک ساڵە. بۆ یەکێ دەوڵەت بێ حەد و حیساب بۆ یەکێ نانی وشکی پڕ عەزاب بۆ هێندێ بێ سووچ پڕ قین و عەتاب بۆ یەکێ پڵاو خورشت و کەباب بۆ هێندێ گەنم بۆ هێندێ گاڵا قەرار ناگرێ لە سەر هیچ کارێ هێندێ موحتاجە بۆ کۆڵە دارێ هێندێ تێر نابێ بە سواڵی شارێ بۆ دەستەیە تر وەها ئەبارێ وەک بەفر و باران وەک باگی شەماڵە. یەکێ بۆ نانێ ئەخەیتە حەی حەیی. ئەدەی بە یەکێ تەختی جەم و کەیی. یەکێ لە برسا زەرد دەکەی وەک بەیی. چایی شیرین و پڵاو و پەیاپەیی. بۆ یەکێ ئەڵێی کەری جەجاڵە. ئەڵبەت من و تۆ دوژمنی خواین یان وا هەڵەگرین چون شێخ و مەلاین بە تەنیا و بێ کەس بێ خزم و براین هەر چەندە تەواو کوردستان گەڕاین خوا ئەو خوا و ماڵ هەر ئەو ماڵە. خواردنی فیلێ ئەدا بە یەک مۆر هیچ جیا ناکاتۆ لە سپی و لە بۆر. ڕۆزیم نەدیوە نە کەم و نە زۆر ئەوە من مەلام ئەڵێم بە هەر جۆر خۆ قانع ئەدیب فیکر و خەیاڵە غەرقی نیعمەتە هەر کەس بێ دینە بەشی دینداریش شین و گرینە بە خۆت سوێند دەدەم ئەمە شیرینە لیباسی هەندێ فاسۆنی شینە جوو ئەنەخشێنێ وەک گوڵی شاڵە. گوێم بۆ ڕاگرە پادشای بێباک، گیرام خراپتر بمخەیتە ڕووی خاک، دەردی دڵی خۆم مەڕێژم سەر پاک، ئەدەی بە بەعزێ قۆندەرەی زۆر چاک، منیش چمچمە یاخۆ مەشکاڵە. خوا من و تۆ بێینە گفتوگۆ موحاکەمە کەین ڕاست و بێ درۆ من کە دامە زک بۆ نانێکی جۆ ئاخر بە کام ڕوو کڕنۆش بم بۆ تۆ سەد جار بە خۆت سوێن حاڵم بەد حاڵە جبرەیلم کوشت یان کابەم سوتان خزمەتم نەکرد بە شەرع و قورئان چەندم بۆ خوێندی سورەی الرحمن بۆچی یەزید بووم حوسێنم فەوتاند ڕووی تۆ لە حەنام ئەوەندە تاڵە مزگەوتەکانت سەرپاک ڕوخاوە هەرچ پیاوی تۆ بێ چاک لێی قەوماوە هەمیشە داماو و بێنان و ئاوە نازانم خەزنەت بۆ کێ داناوە مەلاکانت ڕووت لنگ وەک چەتاڵە. هەر تۆ عالەمت خستە گیر و داد شیرین بۆ خوسرە و تەشوێ بۆ فەرهاد بەشکردن وایە هەیداد و بێداد وادەی من و تۆ ڕۆژەکەی میعاد شەرت بێ لە حەشرا بیکەم بە گاڵە سەد جار قوڕانم بە هەناسەی سارد بۆ مشتێ هەرزەن بۆ لەوێ چێ ئارد وتم بینێرە کە تۆ هەر نەت نارد ئیتر میکایل تەڵاقی بۆ خوارد کە بەشم نەدا لە بە ڕوەتاڵە. سەرخۆشم من بۆ بە بانگی بەرز ئەڵێم ئەی هۆزی کورد جولەکەش جەژنی فەتیری خۆی ئەکا بێ عاریە کەی ئەوە جەژنە بە دیدەی پڕ لە ئەشک و ئاهی دڵ تک تکی فرمێسکی چاوت یەک لەسەر یەک جاری قارەمانی بێ چۆشێری کوردستانە نوستووە پێت بڵێم چی کردووە بۆ خزمەتی کوردی هەژار لاپەڕەی مێژووی بە خوێنی ئاڵی خۆی نەخشاندووە یادی ئاو باریک و وەیسە و دەربەن و تاری دەرێت شاهیدە بۆ تۆ لەگەڵ کورد چەند ڕەنجت بردووە ئێستەکەش ئاواتی تۆیە پەیڕەوی کوردی هەژار نامرێ هەرگیز لە دڵدا فیکرەکەت هەر زیندووە پەیکەری ژین سەراسەر شۆڕشە و کوردایەتی تاکە سەرمەشقی ژیانی گەرچی کۆچت کردووە بەم تەقا و شۆڕش و ئازایەتی و مەردانەیەت تۆ پەیامی مردنت بۆ دوژمنی کورد ناردووە. سۆنیەتی ئەحواڵم. بە ناو مەسووری ئافاقم کەچی هەر ئاه و ناڵینمە وەکوو پیاوی برا مردوو لە برسا زاری وشینمە دەمێ خەم بۆ کەوا کۆنە و دەمێ بۆ نانی جۆینمە ئومێد و واستەی ژینم گەدایی و مرد و شۆرینمە کوتەک دوعا کا بۆ نان و خۆیشم ڕەبی ئامینمە. هەتا ئەو ڕۆژە ڕۆژی بوو ئەمن سواڵ و گەداییم کرد بە دڵ نەفرەت لە کەسبی عالی و ئیشی فەلاییم کرد لە ڕێیان وا ترازانم کە هەر مەیلی مەلاییم کرد نەوەک خەڵقی بە سووک بیگرم تەواوی خۆم فیدایی کرد کەچی ئێستە هەر ئاواتی کولێرە و چێشتی میسکێنە. لە پایزدا درۆی زلزل هەتا نانێ بەدەست بێنم بە زستانا ئەبێ قورئان لە باوەش نێم و بخوێنم بە شەو وەک دز لە بازاڕا کە بزڵک و وەعدە بستێنم بە شەو وەک دز لە بازاڕا کە بزەڵک و وەعدە بستێنم بە سەت فێڵ و ڕیافلسێ لە دوکاندارێ و دەربێنم دەکرمۆڵ بم کە چۆنیشی وەها ڕەفتار واییمە. لە پاش چەن ساڵ شارەو شارەزانم جاهیل و دوونم بە خۆم زۆر چاکە فامێنم بە شێتی چەشنی مەجنوونم بە بێ عەقڵی لە لام وایە فەریدی ڕوبعی مەسکوونم کە داییم وایە بۆ نانێ بە قەد سەد لیرە مەمنوونم دەشینم بۆ بکە کوردە کە ئێستا نەوبەتی شیمە. دەوا عیزدەک خەجاڵەت بێ کەوا ئەم عالەمەت فەوتان دەوا عیزدەک خەجاڵەت بی کەوا ئەم عالەمەت فەوتان لە بەرنەفعی خصوصی خۆت سەراسەر عالەمت خنکان ئەگەر قانع دەسی بڕوا بەسەرتا سەر زلی ملپان ئەبێ ڕیشت لە بن ببڕێ و ببیتە عیبرەتی دەوران عەداوەت من لەگەڵ تۆدا ڕقی ساڵانی پێشینمە. جەنگی دووەم برا شۆرێ لە سەرمایە عەیانە کە ئەم شۆرە شەڕی بینی گەلانە دیارە هەوری ئەمڕۆ خوێنە بارێ ئەجەل میوانی سەرپاکی جیهانە ئەمە بەردێکە نادان خستیە بن گۆم کە دەرنایەت بە فکری عاریفانە ئیدارە شاخ و داخە و نادیە شکەوت دەوەن مەیخانە و دار پشتیوانە ئەوانەی ئێستە پێ پەست و بێ ڕەواجن لە سوچ و قوژبنا وەک شێری لانە بە جگبرسی کڵاشی بن لە پێکەن تفەنگیان هەڵگر ئەی گرۆهی برسی ئەمڕۆ ڕۆژی تێکۆشینتە ڕۆژی تۆڵە سەندنی خوێن خواردنی دێرینتە باڵی لێ هەڵماڵە وەک شێر بێرە مەیدانی خەبات ڕووکەرە ئاغا کە ئاغا دوژمنی خوێنینتە لێدە نەعرەی دەنگ دلێری ڕووبەڕووی زوڵم و ستەم هەر بڵێ ئەی کاکی مالیک بۆ چەمە ئایینتە گوێگ لە قانونی سۆشیالزمی دەنگی دایەوە ڕۆژی مەرگت زۆر نزیکە ئەو دەنگە یاسینتە نۆکەر و پێشخزمەت و کارەکەر و دایانەکەت کەوتە ڕۆژی خۆی بزانە دوژمنی خوێنینتە خۆت لە من باشتر ئەزانی باوی زۆرداریت نەما عودەکەی ئەمڕۆ سبەینێ شۆڕشی ناڵینتە. ورگت شۆڕ کرد واتزانی هەر بە ورگ ئەبڕێتەوە دەی بتۆپە ڕۆژی ئەمڕۆ ڕۆژی هەڵلەرزینتە داسی دەستی چینی جوتیارە ئەنێتە گەردنت تێر بگریە چونکە ئەمڕۆ ڕۆژی گریە و شینتە بەند بە بەند قانونی ئیسڵاحی زەراعی دێتە پێش فەخرە بۆ من بۆ جەنابت ئایەتی تەلقینتە. لە بەندی خانەدا ئاخرین ماڵی ژیانم کونجی بەندی خانەیە ئەم کە لە بچە مەرهەمی زامی دێوانەیە زۆر دەمێکە چاوەڕوانی زڕزڕەی زنجیرەکەم سەیری ئەم زنجیرە کەن وەک زێوەری شاهانەیە بووکی ئازادی مەوێ خوێنم خەنەس بۆ دەست و پێ حەلقە حەلقەی پێوەنم بۆ پڵپڵە و لەرزانەیە گەرچی دوژمن وا ئەزانێ من بە دیلی لاڵە بم باش بزانێ کونجی زیندانم قوتابی خانەیە بیری ئازادیم لە زیندانا فراوانترە بێ قوڕ بەسەر ئەو دوژمنە هیوای بە بەندی خانەیە. گرتن و لێدان و کوشتن عامیلی ئازادیە تۆپ و شەستیر و کەلەپچە لام وەکو ئەفسانەیە چاوەڕوانی شۆڕشێکم عالەمێ ڕزگار بکا میللەتم بۆ ئەو مەبەستە کردەوەی شێرانەیە چەکی شۆڕشگێڕی من نوسین و ویر و باوەڕە ڕاپەڕینە هەڵمەتە پڕ نەعرەتەی کوردانەیە گەر بە ئازادی نەژیم مردن خەڵاتە بۆ لەشم نۆکەری و سەردانەواندن کاری نامەردانەیە قانعم ئەمڕۆ لە زیندانا بە ئازادی ئەژیم سەد هەزار لەحنەت لەوەی وا نۆکەری بێگانەیە. پێنج خشتەکی بەردەڕێژە با جوان بێ هاوسەری گەوهەر نییە پارە و موڵک و میعراش و خەزنە وەک جەوهەر نییە شاری ڕێی بۆ ڕۆستەمە جێی ڕەحمە و ئەسمەر نییە سەر کە خاڵی بێ لە فیکری ملیەت قەت سەر نییە دڵ کە گەرمی تیا نەبێ قەت قابیلی دولبەر نییە تێپەڕی دەوری تفەنگ و لەشکر و گورزی گران یەکێتی پێویستە ئەمڕۆ بۆ بڵندی نیشتیمان با بزانن هەر لەم شارەدا با بزانن هەر لە شاوە تا گەدا و میر و شوان پیاوەتی ئەمڕۆ بە نووکی خامەیە و نوتقی زمان ئیدعیا موحتاجی شێر و ئەسلەحە و خەنجەر نییە. کوا دلێرێ هیچ نەترسێ خۆی بخاتە نێو خەتەر هەڵبکاتە سەر فغان و گریە و شین و چەمەر تاجی ئازادی لە بن بەحری خەما بێنێتە دەر بۆ بڵندی نیشتیمان و ڕاوی ئازادی سەفەر کوردە ئەمما کام سەفەر سەیرانی سەر بەر بەر نییە؟ بازی ڕۆحی کاوەیە ئەمڕۆ لە ناوا هەڵفڕی ڕۆستەمی زابول زەمینی کفنی خۆی وا دادڕی سەد وەکو فەرهادی کەڵوڕ پەردەی جەرگی خۆی دڕی شێر لە خوێنی خۆی گوزەشتی کرد و نەعرەی هەڵبڕی ڕێوی ئەمری کرد کە نۆبەی نەعرەتەی حەیدەر نیە. وزەی کۆنەپەرستی جوتیاری ئەم وڵاتی ئێمەیە دووچاری خەم بووە گیرۆدەی هەژاری و غەرقی ستەم بووە ئاغا بە نووکی نێزەوە و پاڵپشتی حکومی ڕۆژ خوێنی هەژار و بێکەسی پێخۆری ژەم بووە ئەمڕۆش بە پێچەوانەی یاواتی ئەم گەلە، دوژمن لە کوردەوارییە خەریک زیل و بەم بووە. ئاغا خەریکی شادی و ئاهەنگ و خواردنە، ڕەنجی فەلاحی ماندووە لە ناو کۆشکی جەم بووە. ڕازاوەیە و جوانە هەموو دیوەخانی میر، خانووی فەلاحی قوڕبەسەریش نوقمی تەم بووە. خەڵاتی. نۆشەڕەنجی فەلا بۆ بەگی ڕەنجی هەژاری دزیوە ئەگەر زۆر و کەم بووە بێگار و خەرج و سەرانە هەموو عورف و عادەتن سوورانە ئەرک و باری گرانی ئەلم بووە قانوونی ئەم زەمانەیە گەر نا بە یەک سەعات کۆشکی جەنابی میرە کوا تەختی چەم بووە دیوانی میر و مامەڵەی کچی جوتیاری قوڕبەسەر زۆر سەیرە شەرمی نەماوە بە بازاڕی زەم بووە نیزامی ئێستێ باڵی فەلاحی جڕاندووە گەرنا دیاری بۆ بەگ و میر مەرگ و سەم بووە قانع بە ئاشکرا بە ڕەش و ڕووتی کورد دەڵێ باوی نەماوە ئەم نیزامە دووچاری وەرەم بووە نەفست بە بەرزی بگرە. کوردە بەخوا عەیبە بۆ تۆ قەت سوئالی کەس مەکە خۆت حەواڵەی تیر و تانەی عالەمی ناکەس مەکە بۆ دزی بۆ ڵێ ترێ یا لێفە کۆنێکی دڕاو خۆت بە ناحەق مستەحەقی گرتن و مەحبەس مەکە منەتی بێگانە وەڵڵا بێ درۆ دڕ دڕکی دڵە تۆیش دڵت ڕازی بە زەخم و ئێشی خار و خەس مەکە گەر لە ئەوەڵ دەفعەوە ئەم فرسەتە نەفعی نەبێ، میوە ئاخری خۆشە مەیلی بەرسیلەی زوو ڕەس مەکە. من ئەزانم ئیتیفاقە عامە بۆ دەستەی وەتەن، ئەی ڕەئیسی بەعزێ کوردان قەت وەتەن بێ دەس مەکە. فەرزە بۆ شاه و گەدا کۆشش لە بۆ خاکی وەتەن کاکی ناتق خۆت لە بەحسی خاکەکەت ئەخرەس مەکە تۆیش وەکو قانع لە لای میللەت پەرست قەدرت ببێ ئیش و کاری هەر هەتیوی هەرزە و بێ کەس مەکە. پێنج خشتەکی بۆ پێکەنی. برا داخی دڵم هێندە بەتاوە کە ئەسڵەن شەرم و عەیبم لا نەماوە دە گوێشلکە لە بۆ ئەم خوا گەراوە دە گوێشلکە لە بۆ ئەم خوو گەراوە کراسێکم هەیە گشتی دڕاوە لە داوێن تا یەخەی پینەکراوە هەزار خۆزگەم بە ئەو دەورانی پێشوو کە خامی تازە بوو هیچ نەم دووری بوو بەڵام بیرم نییە یەک گەز بوویادوو ئەمە نۆ ساڵە و نۆ مانگ بە مێژوو ئەمە نۆ ساڵ و نۆ مانگە بە مێژوو کە ئەم پارچە لە بەرما هەڵدووراو. وەکوو چەرمی دەباخانە بە بۆنە، ڕەش و لۆچلۆچ بە وێنەی هیزە ڕۆنە، درۆ ناکەم بە کۆنی هێندە کۆنە، لە بیرم نایە ئەسڵی چی بوو چۆنە، لە خامە یا بلووری یا لە جاوە. یەکێ تر وای نەدیوە چەرخی گەردوون، بە بارانی بەهاران خەیلێ مەمنوون، وەکوو چارۆگەکانی بوو، وەکوو چارۆگەکانی پوورکە خاتوون، بە خەونەیی سپۆن و سونکە سابوون هەمیشە چاوەڕوانی تەشت و ئاو بە شانم تا بڵێی بارێ گرانە پەڕۆی ئاردەماڵکی لا یاشەوانە لە دەست ئاڵۆشەکەی ماڵم وێرانە بە ڕۆژ ئەسپابی فیزی چایخانە بە شەو لێفەی مناڵی ڕاکشاوە لە کاتی دەخلەدا هۆڕ و خەرارم لەبەر بۆنی لە مەجلیس شەرمەزارم لە ڕۆژی تۆف و بارانا دەوارم بە زستانا لە جێی زوو خاڵی دارم بە هاوینانا چەتری خۆرەتاو. وەکو تەوقی غەزەب ناوی لیباسە وەکو گەوهەر لە ناوا کەس نەناسە لەبەر ئەم دەردەیە حاڵم کەساسە ئەزانم تاکو ئەمرم هەر کراسە ئەڵێی بۆ کفنەکەم زەمزەم کراوە ئەگەر خاکم بێ و باخێ بنێژم وەیا خانوم ببێ و خشتێ بپێژم لەبەر بێ ئیشیە وا گێژ و وێژم ئەگەر ئیشم ببێ و عارەق بڕێژم چ ئیحتیاجم بە بەرگ و نان و ئاو. وەرە بن واڕایی هاودەردی هۆشیار نەجاتم دەن لە دەس بێگاری زۆردار. هەتا بۆ خۆم بکەومە کاسبی و کار ئەگەر نا ڕەنجی ڕۆژێکی کرێکار بەرامبەر چەند کراسێ دانراوە هەتا کەی وا زەلیل و قوڕبەسەر بم هەتا کەی بێ مەکان و دەربەدەر بم هەتا کەی گیری داوی پڕ زەرەر بم ئومێدم وایە ئیتر کاریگەر بم نەجاتی خۆم بدەم لەم بەند و باو. پێنج خشتەکی لەسەر شعری مەلا ئەحمەد سەیری ئەم خولیایە کەن شاعیر کە کەوتە زەمزەمە ژینی چەشنی ژینی گورگە گا هێتێر گا ژەمژەمە خۆی لە شا زیاتر ئەزانێ گەرچی دایم پڕخەمە تەوسیەی هەر هۆنەرێ بۆ هۆزی ئێستە هەردەمە خوی لەگەڵ هۆنراوەی یەک بێ یا نییە یا زۆر کەمە تاوێ سەیری حاڵەتی کە پیاوی خاوەن نیعمەتە ڕۆژێ بڕوانە لە حاڵی ئیش و کاری زالەتە کردەوەی پیشانەدا ڕەفتاری یەک یەک زەحمەتە کاتێ دێتە سەر قەڵەم ڤۆڵتێر لە لای بێ قیمەتە کردەوەیشی بۆ براکانی بە چەشنی ئەرقەمە کاکی شاعیر تۆ سەری خۆت لێم مەیەرە سەرمەساف شێعرەکانت زۆر جوانە و کردەوەت پووچ و خەلاف شۆڕەسوارێکی لە دەشتی هووشە و لاف و گەزاف یا مەڵێ یا وا بە یا خۆ جار بە جارێ ئیعتیراف فەرمووە منیش موستەحەقم بۆ هجوومی ئەم زەمە خۆی لە کۆڵانا ئەژی نەفسی ئەخاتە ئاسمان گوێ لە شعری ناگرن هەر خۆ بە خۆ دێتە بەیان خۆی بە چاکتر دائەنێ و پەستتر و لە گشت ئەهلی زەمان کردەوەی خۆی بێتە پێش چاو تەواو لێی دێتە زوان وەی چ غەدارە چ خوێنمژە وەی پەنا بە خوا لەمە. وەسیەتێکت بۆ ئەکەم شیرینتری شەهد و شەکەر سەد دەخیل ئەم وەسیەتەم بگرە لە گوێ ئەی پڕهونەر جارێ واز بێنە لە تانە و عەیبی هۆزی قوڕبەسەر کاکە تۆ نەفست لە گێژی خودپەسەندی بێنە دەر جا بەدەست بگرە دەسێ بێژە بەدەم لادە لەمە خۆت لە دیوانی خودادا بۆ چەکەی وا ڕەنجەڕۆ عەیبی هۆزت بۆ ئەخەیتە بەردەمی دڵ پڕ لە سۆ من ئەزانم چی لە کونجی دڵتدایە بێ درۆ گەر ئەتۆ ڕاستتەوێ بە خوا ئەوەی فەرمووتە خۆ بۆ بژی و یا ئافەرین و خۆنیشاندانە ئەمە باسی جوودی حاتەمم لاکەن تەواو ئینکارەکەم یانی بڕوانە کە نوتق و فەلسەفە ئیزهارەکەم عەجایب شوکری حەق ناکەی لەسەر ئەم نیعمەتە چاکە وەرە سەیر و تەماشاکە کە چاوت چەندە ڕووناکە ددانسازێ بە چەند لیرە ددانت بۆ دروست کاتۆ ئەڵێ ڕەحمەت لە بابی بێ دەست و کاری گەلێ پاکە ئەگەر کوێر بی و بە سەد لیرە حەکیمێ چاکت ناکاتۆ بە بەخشیشا بزانە خوا خوایی بێ کەس و تاکە. هەموو ئەنعامی پێ داوین هەتا شوکری بەجێ بێنین ئەگەر مەیلت بە قلیانە و ئەگەر مەیلت بە تریاکە دروستی کردووە دارێ لە بۆ ئەسبابی دنیا و دین یەکێ نەی بۆ سەفا و بەزم و یەکێ بۆ وەرع و سیواکە لە لای ئەدنا پیاوی خوا چ نەوشیروان چ گاوانێ لە لای حەق ئەم هەموو دنیا بە قەد یەک زەڕڕە خاشاکە کە تۆ واعیزی قانع لە بۆ خۆت بۆچی بۆ دنیا دڵت پڕ ئاه و ناڵینە دوو چاوت سوور و نمناکە. پێنج خشتەکی برا بڕوانە لەو جێیە هەرایە یەکێ ڕووتە یەکێ وەک پادشایە یەکێ پێ خاوسە و یەک بێ کەوایە زەمانێ سەیرە دونیا سینەمایە فیلمی پڕ لە جەو و فرمی فیلمی پڕ لە جەورە وا لە کایە یەکێ خاوەن تەلار و کۆشک و دووکان یەکێ بێ خانومان و لات و بێنان یەکێکیش گەل فریوە چەشنی شەیتان ئەوی ئاغایە یای ئەعیانە یا خان هەزار کەس سەر بڕێ هیچ دەنگی نایە وەرە با بۆت بەیان کەم سەت بە دەفتەر کە دایناوە لە ڕێگەی خاکەکەی سەر گەلێ کوژران بە شمشێر و بە خەنجەر لەبەر چی وا کە گەنجانی هونەروەر هونەروەر بە ملیۆن وێڵی شاخان و چیا براکەم بێ تەماشام کە کز و دژ دوو چاوم پڕ لە ئەشک و مووی سەرم گژ چلۆ نەڕژێتە بەر پێ قەف قەفی قژ لە دەستی جەوری زۆردارانی خوێن مژ هەزاران عەدلی کیسرا بێ غایە. وەرن نەی بەشوارانی بە بێ دەس دڵت بۆچی سوتاوە چەشنی قەپنەس ئەگەر ئێوە ببن کێی تری تر هەس شەقی زۆردارە ئەمڕۆ هۆزی بێ کەس وەکو ئاشی خەواڵوو بۆ دەنگی نایە. لە وەزیر و لە جوتیار و لە گاوان لە دەروێش و لە سۆفی تا مناڵان، لە گشت لا ڕۆڵە ڕۆیە و ئاغا ئامان، نەوەک لایەک، نە دوو لا، بەڵکو هەمووان، لە چوارگۆشەی جیهاندا هەر هەرایە. برا زامی دڵم وا هاتە وەسۆ، نەبوو جارێ بڵێم مۆخەی وتم ڕۆ، هەموو کەس هەر وەهایە، نەک من و تۆ، لەسەر ڕێگەی چ قانوونێکە ئەمڕۆ، ئەوی بێ دەوڵەتە سووکتر لە کایە؟ تێهەڵکێش لەگەڵ شعری حافزی شیرازیدا ئەمڕۆ لە موڵکی حوسنە مەعلومە شەهریاری شایەت کە عاشقان ڕا کام زلە بەراری ڕەحمێ بە حاڵی من کە چون زامی دڵ بە سۆیە بەر بی دلانی مسکین تا کەی جەفا و خاری تا کەی میسالی خاڵت بەدبەخت و دڵ سیا بم تا چەند هەمچوو زولفەت دەرد تاب و بی قەراری وا چاکە شەرحی دەردی جەفات تەواو و بەیان کەم گەر شمەیێ بدانی شایەت کە رەحمە تاری وا مەستی چاوی تۆ بووم سەرسام و لێوەکارم تا زیندە ئەم نوورووزەم ئین هوشیاری.